گەگرانی عزیز هاوڕێن و شەدایانی دنیای کتێب سلااوان لێبێ خۆشحاڵین لە بەشی نەوەدووی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتیە خزمەتتان فەرمونون لەگەڵمان هاوڕێبن. هەژاری مکریانی لە گێڕانەوەی بەسەرهاتەکانی ژیانی خۆیدا لەو کاتەی کە لە ئێران بووە باسی چەند کەسایەتێکی کردووە و بەردەوام دەبێت لەو باسانە دێتە سەرباسی ئەحمەدی مفتیزادەی شاعر هەژار دەنووسێ کاک ئەحمەدی مفتیزادە کە خاڵی ماجدی هاوڵم بوو وەک دەڵێن نازی شاگرد بە هوەر دەگاتەوە مامۆستا دیارە ئەخلاقی کاک ئەحمەد کاری زۆر کردوەتە سەر خوارزە و خوشکی و خزمی لە هەرای ئازادیخوازی کوردستانی دوای ئینقلابی ئیسلامیدا زۆر کەس لە کوردەکانی سابلاغ و سنە خراپەی ئەحمەدی مفتیزادیان دەوت بەڵام کە دەگەڵی بماشنا زانیم لە غەرزێکی نەزانانەوە خراپەی دەڵێن گوناهی هەر ئەوە بووە کە مسلمانی بەڕاستیە و ئەم بڕوایەش بۆ کۆمونیست و زۆر لە لاوانی ئەمڕۆمان قوت ناچێ مفتیزادە بە دڵویستویە ئازادی بۆ کوردستان بسێنێ زۆریش ماندوو بووە نەشی زانیوە مەلای حاکم درۆیان لە لاگوناه نییە فریوی با قسەیان خواردووە و لایوا بووە کە قولی ئازادی کوردستانی پێدەن ڕاستەکەن خۆی کە بێ درۆ و دڵپاک بووە لایوا بووە قەول دەرەکانیش دڵپاکن و ئێستا کە ئەم ڕووپەرانە دەنووسم کاک ئەحمەدی مفتیزادە لە زینداندایە و زۆر جزیا دەدرێ و باسەتان لە هاوکارانی کە زۆریان تازەلاون لە سوچی زیندان تون کراون و هیچیان لە پەیڕەوی کاک ئەحمد پاشگەز نین و لەسەر بڕوای خۆیان سورن لەوساوە خۆم ڕۆبەڕوو کاک ئەحمەدم دیوە و سەفرم بۆ شیمال دەگەڵ کردووە زۆر وەبەر دڵم کەوتووە لام وایە بە مردویش هەزاران کۆمونیستی نەزانی دەبێ بە قوربان بکرێ کەسی دیشم کە لە هاتوچۆی لای ماجد ناسی هادی مرادی بوو کە ئەویش خەڵکیستنەیە زۆر لە عەربی شارەزایە تاخوا هەسکا پیاوێکی نەرم و نیان و ئەخلاق باشە لە زمانی شادا فەرهەنگستانی زمانیش بە ئەندامی قبول کردبووم هەفتەی دوو جەلسە لەوێ حاضر دەبووم سەرۆکی دکتۆرکیا بوو حەول دەدرا وشەی فارسی لە جێگەی عەربی دابنرێ دەگەڵ ئینقلاب ئەویش هەڵوەشا بە دکتۆرە سەجادی موت بە ئەمجار وشە فارسیەکانمان پێ بکەن بە عەربی هەرکە ئینقلاب ڕوویدا و گەرما و گەرمی بوو دیوانی هەژار بۆ کوردستان و شەڕەفنامەم ئۆفسێت کردەوە دیوانەکەم لە ماوەی دوو مانگدا هەمووی فرۆشرا شەرەفنامەش تا ئێستا زۆری لێ فرۆشراوە و کەمی ماوە کە شەرفنامەکەش باریگرانی کەوتە سەرشانی ماجید ڕۆحانی لە ماڵە باوکی جێگای کردەوە و بۆ فرۆشتن و نردنی بۆ دەرەوەی تاران هەموو زەحمەتی خستە سەر خۆی قسەی خۆمان بێ بەلای منەوە ئەو ماجیدە ڕەنگە تۆزێک شێت بێ کە هێندە بە دەرد و مەرگی منەوەیە و خۆم پێوە مادووەکە چونکە تا ئێستا نمبیستووە کەس لەسەر قەدرگرتنم و خۆ بۆ مادووکردنم میداڵێکی درابێتێ هەرچۆنێک بێ زۆر بە خزمەتمەوە مادووە و هەرکارێکم دەبێ زۆر بە ڕووی خۆشەوە دەیکا ڕەنگە بە پیاوی گەورەم بزانێ کە بۆیە لام وایە شێتە پێم وایە ئەگەر ڕابردووی ژیانەکەم بخوێنێتەوە لێم پەشیمان ببێتەوە تا ئەو ساش خواکەریمە هەتا ئێستا لە هەموو کەسم لێ نزیکترە هەژاری مکریانی بەشێک لە کتێبەکەی تایبەت دەکا بە دکتۆران و لە سەتای ئەم بەشەدا دەنووسێ دەربارەی دکتۆرانەوە دەنووسێت لە بەغدا ڕوت و پێخاوس و کەس نەناسێک بوو نەخۆشکەوتم چوومە لای دکتۆرێک بە ناوی دکتۆر نوری فتوحی مەسیحی و کوردی خەڵکی سولەیمانی بوو لە بەغدا دکتۆری دەکرد معایەنم کرد دەرمانی دامێ پۆلی نەستان قولیشی لێ ساندم کە هاتا کارم بە دکتۆر بێ بچمە لای نەک هەر بۆ من بۆ هەموو فەقیرێک عرب بێ یان کورد باوکێکی دڵسۆز و خێرۆمەند بوو هەر ئەو دەگەڵ زۆر دکتۆری تری کرد مەعاشنا کە یەک لەوانە دکتۆر کەمال حوسێن ناو بوو کارتێکی دامێ بچمەلای ئەویش کە پارەی نەستاند هیچ تەنانەت ماسوومیشی لە بیمارستانی خەیال ئەمەلیات کرد و پارەی ئەمەلیاتیشی نەستاند من کە خەجاڵەتیان دەبووم دەمەویست تۆڵیان بۆ بکەمەوە و تەبلیغاتیان بۆ بکەم جارێک کارتێکم بۆ کاک ئەمیری قازی بۆ دکتۆر کەمال نووسی کە ئەوە دۆستی منە و پۆلیشی هەیە تکایە تەماشای بکە و پۆلیشی لێوەرگرا ئەمیر کە دەبوو شەو بێتەوە ماڵ نهاتەوە تا سێ ڕۆژ هیچ خەبەرم نەزانی لە بیمارستانەوە تەلەفۆنی کرد کە دکتۆر کەمال بێدەنگ بردومی ئەمەلی کردوم و گوتوویە بە هەژار مەڵێ پۆلیشی ناوێ ڕۆژێک بە دکتۆر نوریم گوت فڵان من ئەوسا کە تازە هاتمەلات ڕوت و لات بووم ئێستا پۆڵم زۆرە تکایە لێم وەرگرە گوتی هەژار بۆ لاتوایە پۆل هەموو شتێکە لە ژیاندا ئەدی پیاوەتی قەدری نییە من ئینسانیتم پێ لە پۆل چاکترە لە دوایش کە بە شاعری کورد ناسرا بووم هیچ دکتۆرێکی کورد پۆڵی لێ نەدەستاندم کە لەوانە دکتۆر سەسلام بالەتە دکتۆر ئیبراهیم عمەردزایی قەیب عقراوی دۆغرمەچی و زۆری تریش بوون لە هاتنە تارانیشمدا ڕاستی دکتۆرە کوردەکان زۆریان قەدرگرتم دکتۆر ئاعلم دکتۆر فەیز نەژاد دکتۆر مۆرەکی دکتۆر شافعی لە هەمووان سیرتر ئەوە بوو کە جارێک سربەخۆ چوومە لای دکتۆرێک لە کەرەج بە ناوی پاشا مشکاتی فارسە گوتی پۆڵم ناوێت گوتم دکتۆر دەمناسی دەتناسم یانی چی گوتی هەر خۆشم لە تۆ هاتووە و دەمەوێت دۆستت بم گوتم پۆڵم لێوەرنەگری نایەمەوەلات ئێستاش هەر زۆر دۆستمە جارێک لە بەغدا کاک محەممەد مەولود مەم نەخۆشی زراوی بوو چوینە لای دکتۆر کەمال حوسێن گوتی ئەمەلت دەکەم کاگمەم ڕازی نەبوو گوتی دەسمە بولغاریە ئەویش وتی کاکە من لە هەموو جەڕاحی بولغاری دکتۆرترم محەممەد مەولود مەم وتی نەخێر نیکەم دکتۆر کەمال حوسێن بە منی گوت لە هەولێر بچۆ لای دکتۆر مەزهر ئەگەر ئەو پیاوە زوو ئەمەلیات نەکرێ خەتەرە کە بە دکتۆر مەزهرم گوت وتی تۆ دەگەڵ خۆت بۆم بێنە بیمارستان و حەقت نەبێ بەو ناوە کە خۆم نەخۆشم مەم لەگەڵم هاتە بیمارستان. لە ناو کۆری دۆردا دوو کەس تینوسان و هەرچی هاواری کرد بردیان و بێهۆشیان کرد و ئەمەل کراو هێنایانە سەرتەختێک ڕانکێشە کاکەمەم لە نەخۆشی ڕزگاری هات لە عراق بە هەزاران ئاشنام بەجێهێشتون بەڵام کاکە محەممەد مەولود و تاهێر تەوفیق و کاک عبدولخالقم هەمیشە لەبیرە و ئارەزوو دەکەم دووبارە بیان بینمەوە زۆر بەداخەوە لە ساڵی 1940دا کاک عبدولخالق لەسەر کتێبێکی کە دەربارەی ژن لە ئیسلامدا نووسی بووی و هەموو مەدرەکی لە قورآن و حەلیس و کتێبی ئەلعمی شافعی نیشاندا بوو مەلایەنی هەولێر فتوای کوشتنیاندا و لەسەر جادا تیرۆرکرا. هەرگا دەهاتمە هەولێر میوانی مەم دەبووم و گورجێت تاهر تەوفیقم پەیدا دەکرد و دەگەڵیان ڕامان دەبوارد. تاهر بەناو گۆرانی بێژە بەڵام نابێ وەک هیچ گۆرانی بێژێک حیساب بکرێ. زۆر پیاوێکی مرد و ڕند و شەرم بەخۆیە و ئەوی لە بەرچاوی نەبێ ماڵی دنیاە لەو پەڕی سەربوڵندیدا دەژی و هەرچی جارێک دیویە خۆشی دەوێ و قەت لە دڵی دەرناچێ. وەختێک کە عەبدولوەهاب ئەتروشی ئەستانداری هەولێر بوو لە ناوپەردان دیتمی وتی کاک هەژار ئەستاندار لە مەڵبەندی ئەستاندا پادشایە تۆ من بە پیاو نازانی دێ هەولێر نایە سرم بدەیت بەڵام دەگەڵ لۆتیەکی وەک تاهێر تەوفێق دەگەڕێی گوتم کاکە پادشایەتیت لە خۆت مبارەک من هاوڵەتی تاهر بە تەختی پادشایەتی نادەم چونکە خۆی لە من بەزلتر نازانی دەشزانێ قسەی خۆش بک و دەنگیشی خۆشە کوردی ئێرانی زۆر زمانیان خۆشە بەڵام بەداخەوە کەم وایە زمان و دڵیان یەکتری بگرێتەوە بە زمان زۆر دۆستی نزیکن و بەکردەوە زۆر بێگانە زۆر کەسم لەوانە بوونە دۆست و زۆر کەمیان دڵمیان پێخۆشە لەناو ئەوانەدا کە زۆر وەبەر دڵم کەوتون ئەحمەدی قازی نووسرە کوردەکە حەسەن ئیسحاقی کۆنە پێشمەرگە و برازای ئەحمەد تەوفیق زۆریش بەوە شانازی دەکەم کە لە نزیکەوە محەممەدی قازیم ناسیوە کە فارسی نووسە و گەورەترین متەرجمی ئێرانە و زۆر مەشهورە لە ئەخلاقی زۆر خۆشم هاتووە بەڵام هاموشۆمان کەمە وابزانم تا ئێرە بەغارێک و بەپەلە ژێرنامەیەکی خۆم تێگەیاندی کە ئەگەر بەوردی لێیورد ببیەوە بۆ خۆت دەتوانی پانتری لێبڕوانی و بزانی چۆنم ژیان دۆڕاندووە ئەمانم لە ساڵی 1970دا نووسیون و ئێستا کە سەتای ساڵی 1970 میلادیە سەری ژیان نامەکەم دەدەمەوە من کە لە ئیدارەی پەژوحشی ئێرانزمین بووم شاهڵات و مەلاحکمیان کەوتە دەست لە چەندجەیەک ئیشارەم بەو ئالۆگۆڕە کردووە کە ئینقلابی ئیسلامی سەریگرت کەس نەیدەزانی کاری ئێران بەکوێ دەگا هەموو کەس بەهومێت بوو کە دنیا زۆر لە پێشووتر خۆشتر دەبێت جەحێڵان لە هەموو گەڕەکان شەوانە کێشکیان دەکێشا و تا ڕۆژ نەدەهاتنەوە ماڵ شەوێک ماشینێک لە بەردەرکی مەلایەکی کورد بە ناوی مەلا حوسێن دابەزی بوو گوتیان مەلا حوسێن ڕەنگە فارسی نەزانێت تۆ بچۆ بەڵکو و تەرجمانی بکەیت بە فزۆڵی چوومەژور ئاەتوڵلا دزفۆلی ناوێک جەحێڵ و بەڕیش و پەشم لەوێ بوو عەربی دەزانی و کاری بە تەرجمانی من نەبوو لە ناو قساندا لە مەلا حوسێن ماریونسی پرسی حاڵت چۆنە گوتی زۆر خراپین گوتی ئەم ئینقلابە هەر بۆیە کراوە ئێمە تەبقەی ڕۆحانی خۆشی ڕاوێرین دڵم لەو قسەیە ترسا بێجێی نازانم باسی ئەو مەلا حوسێنە بکەم مەلایەکی یەکجار سەرمردولەی شڕ و شڕۆڵ لە حاجی ئۆمەران هاتە لای بارزانانی ئەوەندەی خۆ بە پیاوچاک و بێتەماه نیشاندا نەبێتەوە بارزانانی پارەیدایە وەری نەگرت تەنیاوتی کتێبی دینیم بۆ بکڕی دەمەوێ وای خۆ شیرین کرد بارزانانی کردیە ئامیر هێز لە بادینان تا لێ قەومان نەمدەزانی چ دەکا لە نەغەدە بە پەنەهندەی دیتمەوە هەرای بوو دەگەڵ بارزانانی کە بۆچی پۆلی باشم نادەنێ کوڕەکەی دەگەڵ ئێمە لە خزمەت بارزانیدا هاتە تاران کە گویا چل ماڵی خزمیان لە تورکیان و نانیشەویان نییە بارزانی بینێرەتە تورکیا 2000 دیناری دایە و قەرار بوو هەتی و بچێ دەگەڵ حرەسێکی بارزانی چوینە بازار کوڕی مەلا چەخماخی 200 تمەنی و تەزبێ هێگرانبایی و کراواتی سەتمەنی دەکڕین وتم کاکە ئەوە بۆ چیتە تۆ ناڵی خزمم لە برسان دەمرن وتی ئەوانە بۆ دیاری دەکڕم ڕێگە نەدرا بچێتە سەفەر و پارەش خورا مەلا حوسێن ماڵی هاتە کەرەج دوای حکمی مەلایەن زۆر زوو بوو بە دۆستیان نردیانە حاج ئاخری خۆی کرد بە پازدار و ئێستا لە دۆڵی چالوس مەقڕی پازدارانی هەیە و دژمنی بەرەی ماڵە بارزانە بۆ ئەقل و کەماڵیش ئەگەر بڵێ مێشکی گووی تێدایە ڕەنگە درۆ نەبێ نزیکەی مانگێک بوو کە ئینقلاب سەرکەوتە بوو داخی داخانم بارزانی کە زۆر لە مێژبوو نەخۆش بوو لە ئەمریکا وەفاتی کرد. لە بەرواری یەکی سێی ساڵی 1970 جەنازەیان هێنایەوە جەنازەکەیان بردا شنو بە سەتان هزار کوردی داخ لە دڵ لە ناشتنیدا بەشدار بوون منیش لەوێ شعرێکم خوێندەوە زۆر کەس لە مەهابادەوە بەناوی خۆیان هاتبوونە شنو کە یەکیان مەلاکەریم شاریکەندی بوو ئەویش وتارێکی خوێندەوە زۆر لە شاعران و نووسرانی تریش شینیان بۆ بارزانی کردبوو ئەو ڕووداوە دڵتەزیێنەی مەرگی بارزانانی بۆ من لە هەموو کەس پترمایی خەمخۆری و تازیەباری بوو بەڕاستی باوکی هەرا دڵسۆزم سێبەری لەسرم لاچوو بارزانانی بۆ من هەموو کەس و کارێک بوو لە ڕۆژەوە کە لە رووسیاوە هاتەوە عراق و منی دیتەوە سایە و مایم بۆ پەیدا بوو ئەوانەی کە هەموو هوەری منیان بە کایەک نەدەویست لە سایە خۆشەویستی بارزانانیوە زۆر ڕێزیان لێدەنام واتە وەک لە زۆر یادبوودەکانی داگوتومە من هەر هیچ کارە نەبووم و ئەگەر ئەو باڵی بەسەر نەکێشا بام هەرگیز کەسێکی نووسری کورد بە ناوی هەژار لە ئارادا نەدەبوو خواجەزای بە خێری بداتەوە لە پاش نەمانی ئەویش کوڕەکانی ئەو ئیدریس و مەسعود هەر بە وەفاداری بۆ باوکیان زۆریان حرمەت گرتووم پارەی لە چاپدانەوەی هەژار بۆ کوردستان ئەواندایان لە چاپکردنەوەی شرفنامە زۆریان یاری دەکردم هەر تێگیراویەکم هەبێ ئەو دوو کوڕا بە هاوار و بانگمەوە دێن لە پاش سەرکەوتنی ئینقلاب کوردەکانی ئێران سەریان هەڵێنا و داوای ئازادی و خۆد مختاریان دەکرد لە مەهاباد پادگانی دەوڵەتی ڕوودکرا. چەکوسیلاح دەست کوردان کەوت حزبی دیموکراتی کوردستانی ئێران بە سەرۆکاتی قاسملو دامزرا بەپەنە ئەوانیشەوە دەمبیستەوە پتر لە 25 حیزب لە شاری مەهاباد هەبوو کە هەر یەکەی سربەخۆ فکرێکی لێکجیای دەکردەوە و دژی یەکتر بوون بیستمەوە کە مەلاکەریم شاریکەندی تیرۆر کراوە دەگەڵ دەوڵەت کەوتنە و توێژ قاسملو دەگەڵ چەند کەسێک هاتنەتاران کە مەلا شێخ ئێزەدینیشان دەگەڵ بوو. ڕۆژێک دەگەڵ ئەو دەستەیە جگە لە شێخ ئێزەدین لە ماڵێک نەهارمان خوارد قاسملو وتی تۆ یارمەتی ئێمە دەدەی گوتم پۆڵم نییە بەڵام کتێبەکانم چاپ بکەنەوە چی لێ پەیدا بوو بۆ خۆتان. کەسێک لەوێداگوتی بەو شەرتەی ناوی بارزانانی لە نووسراوەکانت فرێدەی باشە وتم جا ئەگەر ناوی بارزانانی دە نووسراوەکانم دانەبێت چم دەمێنێ کاکە پەشیمانم ناتان دەمێ بەڵام بۆ خۆم چاپیان هەردەکەمەوە وەک باسم کرد چاپیشم کردنەوە و کاریشم نەکەوتە کەس هەر لەو ڕۆژانەدا بە قاسم لوم گوت من بەلامەوە سەیرە ئێوە حیزبێکتان هەیە نازانم چۆن ڕاحیمی قازی کە ئێوە لە من چاکتری دەناسن فەوزی قازی هەرچونکە کچی قازی محەممەدە نەویتی معینی هەرچونکە برای فایقا غەنی بلوری کە 24 ساڵ لەسەر تودە گیرا و تازە بەرەڵا کراوە لە خۆتان کۆکردوونەوە بەلامەوە سەیرە زۆرتری ئەو پرسانە بێجوابمانەوە حیزب لە مەهاباد کاروباری گرتە دەست گفتوگۆ لە نێوان دەوڵەت و حیزب دامەزرا بەیانێکی هەشت مادەی درا بە دەوڵەت کە یەکیان دەڵێ دەبێ ئەو کووردە پەنابەرە عراقیانە هەمویان لە ئێران دەربکرێن نامەیەکم بۆ قاسملو نووسی برا دەبواە هەموو پێشنیارەکانتان بە دەوڵەت وابووبایە کە هەتا سەتان ساڵیش هەر بەهرەی بۆ کورد بدایە نووسیوتە پەنابەران دەرکەن فکرتان لێکردوەتەوە پتر لە 20 هزار ماڵ کوردی پەناهندەی عراقی هەیە و لە ئێراندا بڵاو کراون ئەوە گریمان دەوڵەت بۆ دڵخۆشی ئێوە گوتی دەریان دەکەم چۆنیان دەردەکە خو ئەو هەموو خەڵکە بە تەیارە نانێرێتە ئەوروپا لە ئەوروپا کام دەوڵەت وەریان دەگرێ چەندی مەخارج تێئچێ تەنیا ڕێگای ئەوەیە لە سنووریان کا بەو دیودا و لە ترسی سەددام لەسەر سنوور بمێنن ئەو سادوژمنایەتی ئێوە بکەن و هیچ نەبێت دههزار پیاوی شەرکەر لە خۆتان دەهاروژێنن. بە دەرکردنی ئەوان ڕکنێک لە باسی مافی کورد لەناو دەچێ بەلامەوە ئەم کارە کاری سیاست مەداری عاقل نییە. ئێران هێرشی بەردە سەرمەهاباد و سەقز و سنە و گەلێک شەڕ و کوشتار ڕوویدا حیزب لە شاران دەرکەوتن و دایانە چییە وردە وردە هەڵقرچان تا بەسەر حیزبی دیموکرات و کۆمەڵەدا ساغ بووەوە ئەم دوانش منلیان لە یەکتری کوشتننا کە ئێستاش لەم سەتای ساڵی 1970دا هەر شەڕیانە. ئەو سەروبەندە کە دیموکرات بەسەر مەهاباد ڕادەگەیشتن و زۆر لە برەودابوون مهندیس ئاریانا و هاتەلام لە کەڕەج. دایدایە تای کەلاموڵایەک کە دەبێت تۆش بێەوە شار و شێڵەوە و بێڵەوە گوتم بە هیچ جۆر نایم کاکە بیستومە 25 حیزب لەو شارە بچکۆڵە هەیە ئەمن زۆریش زیرەک بم هەر دەتوانم یەکیان لە خۆم رازیکەم بیست و چوارەکەی دی گوێنم پێدەن گوتم دەڵێن مەلای ماوەڕانێ کە ئێستاش ناوی پیرۆزە و خەڵکی عراق سوێن بە گۆڕی دەخۆن ڕۆژێک دوو کەس چوونە لای بۆ شەرە لەسەر بزنێک فەرموویە دوو سبەی وەرنەوە فەقیەکانی بەتەنیا پێیان گوتووە ئەم شەرعە زۆر هاسان بوو دووست بەی بۆ چ بوو گوتبووی من گزرە و کایەکەم دانەپۆشراوە شەرع بەلای هەرکامیاندا نەدەم شەولێم دەسووتێنێ سبەی قرارە دایپۆشم دوو سبەی شەرعیان دەکەم گوتم کاکە سۆفیەکی شێخڕەشیدی لۆلان لە گوندی ژیر بوو ڕەمەزانێ بە ڕۆژوو نەبوو سەبیلەی دەکێشا گوتیان تۆ تۆ بەکاری چۆن بە ڕۆژوو نابی گوتی کەسم تەزرەبم کردیە وام ئاسوودەترە من وام ئاسوودەترە کە نەیەمەوە ناوتان بێم چ بکەم کاسپی من لەوێ نییە مەسەلێ کە دەڵێ بۆ فەقیر یان دارستان یان شارستان منێکی بێماڵ و دەستەنگ لە تاران حولێکم پێ ئەدرێ لە سابلاغ دەبێت چاوم لەوە بێ پیاوێکی وەکتۆ جارێک تەنەکە ڕۆنێکم بە خێر و منەت بۆ بنێرێ بەدڵشکاوی گەڕاوە بەڵام هەر ئەو مهندس ئاریایە حزبەکەی بەجێهێشت و عاقبەتی خۆی گەیان دە پاریس و لەوێ ڕانندەی تەکسیە. ئازیزان و خۆشەویستان دۆستانی دنیای پڕحکمەتی کتێب لێرە داو بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی نەوەتو دوی خوێندنەوەی کتێبی چشتی مجێوری هەژاری مکریانی تا سبەی شەو لە بەشی کۆتاییدا پێتان دەگەینەوە شەوتان ئارام ژیانتان پڕبێت لە بەختەوەری و ئاسوودەی